بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. سیاسەتمەدارانی کورد بۆ دوژمنی دوور و نزیک ئەبن بە پرد کە بۆ خۆشن چونکە لە ناخا بەزیون غیرەت پواو بودەڵە و دەرون نەخۆشن بۆ ڕیشەکێشی یەکتری بە پەرۆشن ئەوانەشیان کە هیوای تۆن کرمی ناوخۆن، دووڕوون، ئاگری بنکان و پشکۆن، سەد شەڕیش کەن نامرن هیچیان لێ نایە، ئەکتەری فلیمی کاوبۆن، هەموو ڕامبۆن.